بەناوی خودای بەخشندە و میهرەبان. یەکێکە لە ناوەکانی ڕۆژی قیامەت واتە ئەو گرمەیەی دڵان دەلەرزێنێت ئاخۆ ئەلقاریعە چی بێ تۆ ئەی ئینسان چی فێری کردویت کە ئەلقاریعە چییە ئەو ڕۆژە خەڵکی وەکو پەپولەی سەرگەردان پەرش و بڵاو دەبنەوە چێوەکانیش وەکو خوریشی کراوەیان لێ دێت سووک دەبن و چاڵ و چۆڵیان پێ پڕ دەکرێتەوە جا ئەوەی تەرازووی خێری سەنگین بێت ئەوە لە بارودۆخێکی خۆش و ئاسوودەدا ژیان دەباتە سەر و زۆر پێی ڕازیە ئەوەشی تەرازووی خێر و چاکەی سووک بێت گوناهی زۆر بێت ئەوە دایکی ئەو دۆزەخە باوەشی بۆ کردوتەوە جا تۆ چزانی هاویە چییە؟ ئاگرێکی زۆر سوتێنەرە و بڵێسەدارە هەرگیز خامۆش نابێت و تینی کەم ناکات و لە کۆڵی نابێتەوە